پێغەمبەران علی نبینا و علیهم الصلاة والسلام خاوەنی بەرە و بەیداخی گەشبینی و گەشبینانن لە نێو پێغەمبەراندا پێنجیان کە پێیان دەوترێت پێغەمبەرانی ئول العزم ئەو پێغەمبەرانن کە بە تایبەتی جێدەستیان دیارە جیا لە هەموو پێغەمبەران ئادەم و نوح پێغەمبەر جێدەم و جێدەستیان دیارە لە ئاوەدانی و بنیادنان و دروستکردنی ئاوەدانی بۆ مرۆڤەکان نوح پێغەمبەر بە تایبەتی لە کەشتێکەوە گەر سەرنج بین گەورەیەکەی بۆ ئەوە دەگەڕێتەوە کە دابینکردنی شوێن و بەخشینی گەشبینی و نەترسان و دروستکردنی کەشتییەک کە سەفینەی نەجات بوو لەو ساتەوەختەدا هێمایەکی گرنگی گەورەی ئەو پێغەمبەرەیە سەیدنا ئیبراهیم لە جورئەت و لە غیرەتە ئەو پێغەمبەرە ئازیزەیە کە ئەوپەڕی عەقڵ و وردەکاری و حیوار و گفتوگۆی تۆمار کردووە لە مێژوودا لە بەرامبەر ستەمکارێکی سەردەمی خۆیدا موسا پێغەمبەر نمونەی ئازادی و ئازایەتی و نەبەردی و دلێری و بوێریە لە ژیان نامەکەیدا بۆ خاتری دەستخستنی ئازادی بۆ ئومەتەکەی و بەگژاچوونەوەی فرعون و ئەو زوڵم و ستەمەی کە لەو ئومەتە دەکرێت بۆیە پێخەمبەرێکی ئولول عەزمە عیسا پێغەمبەر علا نبینا و علیهم الصلاة والسلام ڕەمزی مرۆڤ دۆستی ڕەمزی ئاشتی بە تایبەتی لە بواری پزیشکی و لە بواری تەندروستیدا خاوەنی دەستێکی سپی بوو، دەستێک کە بە ئیزنی خوای پەروەردگار لەسەر دەم و دەستی شیفا بۆ چەندین نەخۆشی جەستەیی دەهات. کەواتە ئەم پێغەمبەرە ئازیزەش پایە و پێگەی دەگەڕێتەوە بۆ ئەوەی کە لە بواری تەندروستیدا بە تایبەتی خزمەتێکی زۆر گەورەی کردووە. سەردار و گەورەی هەموو پێغەمبەرە گەشبینەکان مامۆستای هەموان ئازیز و نوری چاوانمان محەممەد صلى الله تعالى عليه وسلم ئەو پێغەمبەرە ئازیزەیە کە جیا لە هەموان خاوەنی صیفەتێکە کە خوای پەروەردگار دەفەرموێ وما أرسلناك إلا رحمة للعالمين سیفەتی ڕەحمەت سۆز و بەزەیی هەموو سیفەتەکانی بنیادنان ئازایەتی شارستانیەت دەستی پاک و خزمەتگوزاری و تەندروستی لە خۆ دەگرێ سیفەتی ڕەحمەت کە هی پێغەمبەرە ئازیزەکەمانە بە تایبەتی هەموو خاڵەکانی تر لە خۆ دەگرێ بەڵام لەم ساتەوەختەی کە تیایدا دەژین لە کاتێکدا ئەم ڕەحمەتە پشتگوێ خراوە لە کاتێکدا ئەم ڕەحمەتە کاری پێ ناکرێت لە کاتێکدا ماڵ و سوڵتە کە بە دەستی کەسانەوە بە دەستی کەسانێکەوەیە کە کار بە ڕەحمەت ناکەن بە مەنهەجی ڕەحمەت ناکەن دەبینین مرۆڤایەتی هەموو ئەو شتانەی کە نیعمەتی خوای پەروەردگارن لە ماڵ بە نمونە لە سوڵتە و دەسەڵات بۆ بە زەحمەت بۆ بە ناڕەحەتی بۆ بە مایەی قڕکردنی مرۆڤەکان بەداخەوە بەداخەوە بریا لەم هەرێمی کوردستانەدا لە پاش بیست و پێنج ساڵ لە یادی ڕاپەڕین ئێستا دابنیشتینایە و یەک مسقاڵ گلەیمان نەبوایە و ڕەخنەمان نەبوایە و هەموو شتێک وەکو خۆی بوایە و ئاسایی بوایە خۆزگا چەندین وتارمان لەسەر سەروەری و چاکە و بنیاتنان و ئاشتی و کەرتی تەندروستی بدایە بەڵام ئەفسوس بەداخەوە لە پاش بیست و پێنج ساڵ لەم هەرێمەی ئێمەدا لە ئەنجامی پشتگوێکردنی مەنهەجی پێغەمبەر بە تایبەتی عەلەیهی سەڵات وەسەلام دەبینین سوڵتە و ماڵ بووە بە زەحمەت بووە بە مەینەتی بۆ ئەم ئوممەتەیە بەداخەوە نازانم کام کەم و کورتی لە ساڵیادی پاش بیست و پێنج ساڵ لە ڕاپەڕینی میللەتێک پەنجەی بخەمە سەر و ئاماژەی پێبەم بەداخەوە پەرلەمان و پەرلەمانتارانێکی کارتۆنی پەرلەمانێکی بندیوار حکوومەتێکی شکست خواردوو قەرزدار کەرتی تەندروستی هەمووان دەبینین لە چه حاڵێکدایە ئوممەتێک دەسەڵاتدارەکانی کێشەیان دەفتەرە دۆلارە و هەژارانی ئوممەتەکەشی خاوەنی دوو دەفتەرن بەڵام دەفتەری زەخت و دەفتەری شەکرە و عیلاجیش نییە لە نەخۆشخانەدا دەستی بکەوێ بەداخەوە زانکۆکانمان لە نێو پێنج سەد زانکۆی جیهاندا هەر ناوی نییە کەرتی پەروەردە و قوتابخانە و خوێندنگاکانمان گریانی دەوێت ماڵکاو نییە بۆ دەسەڵاتێک داخستنی دەرگای قوتابخانە نەیهەژێنێ هاوار و دەرخستنی گیرفانی خۆ هی مامۆستایان کە بنیاتنەری ئاوەدانی و شارستانیەت و پەروەردەکاری ئەو ئومەتەن نەیهەژێنێ بەداخەوە لە کوێی دونیای پاشکەوتوو بگەڕێن مۆلیدە باوی ماوە خەریکە وەکو موغناتیس ئەم هەرێمە هەرچی مۆلیدەی دنیا هەیە ڕای دەکێشێ لە پاش بیست و پێنج ساڵ لە ڕاپەڕین ئەوەش کەرتی کارەبامانە کە دەیبینین کەرتی ڕێگاوبان کەرتی خزمەتگوزاری گەنجان خەڵکێک ئامادە بێ قەرزی لێ وەربگرێ و بداتەوە و ژنی پێ بێنێ پێی نەدەی قەرزی لێ داوا بکا و بنیاتنانی پێ بکا و پێت نەدات بەداخەوە ئاوڕ لە هەر بوارێک دەدەینەوە لە پاش 25 ساڵ لە ڕاپەڕین بۆ ڕزگارکردنی کەرکووکی دڵ و قودس وەک ناویان نابوو بەداخەوە لەم هەفتەیەدا بۆ یەکەمین جار یەک کۆبوونەوەی کەرکوک بە زمانی کوردی دەست پێ دەکات هەرای لەسەر دروست دەبێ ئای لەو شارەی کە بەداخەوە فرەخاوەنە بۆ نەوتەکەی بەڵام بە گیانی گەنجی ئەم وڵاتە دەپارێزرێ کەچی بێخاوەنە لە خەمخواردنی ڕاستەقینەدا لە دەستنیشانکردنی هەموو ماف و ئەرکەکانیدا بەداخەوە خۆشەویستانم ڕەنگە نامەوێ ڕەشبینتان کەم چونکە دەمەوێ بەردەوام بم لەسەر گەشبینی بەڵام پەنجە خستنە سەر برینەکان باسکردنی کاری گەشبینی پێغەمبەران لە ساتەوەختێکدا کە ئەمە کەمێکە ئەمە دڵۆپێکە لە قەیرانەکانمان لە ڕاپەڕینێکی پیرۆز کە ئومەتێک هەستا بەرامبەر بەستەم و دەسەڵاتدار و ملهوڕێک کە طاغوتەکەی بەعس بوو لە عێراقدا ئەفسوس بەداخەوە ئێستا حاڵی ئوممەت ئاوایە لەم ساتەوەختەدا چۆن گەشبین بین لە وەڵامی ئەمەدا دەڵێم کەشتی نەجات ئامادەیە سەفینەت نەجات بریتیە لە ئیسلام کەشتی ڕزگاری بریتیە لە ئەلمەساجد کەشتی ڕزگاری بریتییە لە چوونەوە خزمەتی قورئان و سوننەت کەشتی ڕزگاری بریتییە لە چۆکدادان لە خزمەتی سیرەت و سوننەتی ڕسول الله صلی الله علیه وسلم دڵنیا بن چۆن نوح پێغەمبەر هاواری کرد وەرن سواری کەشتیەکە بن ئەجینا دەخنکێن ئەوە نەبوو کوڕەکەی وتی سەئاوی ئیلا جەبەلین یعصیمونی من الماء ئایا شاخەکان پاراستی دڵنیا بن ئێستاش هیچ بیرێک هیچ فکرێک هیچ دەسەڵاتێک نامان پارێزێ ئیلا ئیسلام نەبێ بۆیە هانا و پەنامان بۆ شەریعەتی ئیسلام بێت دەستگرتنمان بە پەیامی خوای پەروەردگار و پەیامی پێغەمبەرانەوە بێت نەک پەیامی عەولەمە و عەلمانیەت و گاور و جوولەکە لە ئێستادا با پەیامەکەی نوح پێخەمبەر ئێمەش دووبارە بکەینەوە و بڵێین پەروەردگارە چۆن نوح فەرمی ڕەبی ئەنزلنی منزەلە مبارەکە پەروەردگارە ئەم کەشتی کوردستانە ئەم خەڵک و خاچی کوردستانەمان جێگیرکە بیپارێزە لە هەموو هەڕەشەکانی ناوەوە و دەرەوە خۆشەویستانم ئیبراهیمی کوڕی ئەدهەم دەفەرموێ لە کەشتێکدا بووین تۆفان و زریان زۆری بۆ هێناین هەموو هاوار و داو و بێدایی بوو خەڵکە گوناهبارەکان زیاتر دەستیان بەرز کردو بۆ خوای پەروەردگار دەڵێ منیش زوو زوو سرم دەردەخست و خۆم دادەپۆشیەوە وتیان ئەی ئیبراهیمی کوڕی ئەدهەم ئەی پیاوە ساڵحەکە ئەدی تۆ بۆ هەڵوێستێکت نییە؟ زۆریان بۆ هێنام دەڵێ، ئەمیش هەستا و دەستی بەرز کردەوە و وتی، پەروەردگارا! ئەڕینا قودڕەتەک، فەئەرینا ڕەحمەتەک یا ئەڵڵا! دەسەڵات و گەورەی و قودرەتی تۆمان بینی پەروەردگارا چۆن دەریات هەژان، چۆن هەمووان زیڕەیان کردووە و هانیان هێناوەتەوە بۆ تۆ، دەسا پەروەردگارا ڕەحمەتی خۆتمان پیشان بە، ئێستا ئێمەش لەنێو کەشتی کوردستانا دەڵێین پەروەردگارا ئەوە قودرەت و دەسەڵاتی تۆیە عیززەت دەبەخشی ذلت دەبەخشی پەروەردگارا خۆت خاوەنی گۆڕانکاریەکان دەسا پەروەردگارا ڕەحمەتی خۆتمان جارێکی دیکە و هەزاران جاری دیکە پیشان بە و خوایە محتاجی ڕەحمەتی تۆین بێ ڕەحمەتی تۆ پەروەردگارا ئەم کەشتی کوردستانەمان بەخوا ئارام ناگرێ بەدەستی ئەم کەسانەی کە ئیدعای کەشتیوانی دەکەن خۆشەویستانم جێگای خۆیەتی ئێستا بە ئێوەی ئازیز بڵێم چی دێ چی دی بەدیار هەواڵ و درۆ و دەلەسەی شاشەکان و سیاسیەکانەوە دامەنیشن بە تایبەتی ئەوانەی کە بیریان کورتە بەڵام زمانیان درێژە بەڵکو بچنە خزمەتی ژیان نامە و بچنە خزمەتی ئەوانەی کە بەڕاستی ورەیان بەرزە هیمەتیان بەرزە گەشبینن خۆشەویستانم، پێغەمبەرەکەمان داوامان لێ دەکات، ئێوە گەشبین بن، ئێوە وتەی جوان وەربگرن، بەس وتەی جوان خەزن بکەن لە مێشکتاندا. پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەلات وەسەلام دەفەرموێ، بۆ فەئلم خۆش دەوێ، ئەلفەئل واتە گەشبینی، چونکە ئەلفەئل حسن الظن باللە، بەڵام وەالطیرە لا تکون الا فی السوء فلذلک کریهت، چونکە گەشبینی باوەڕی تەندروستە بەرامبەر بە خوای پەروەردگار و ئومێد و هیوا و ئاوات خواستنە بەڵام ڕەشبینی سوئی ظنە بەرامبەر بە خوای پەروەردگار پێغەمبەری ئازیز دانیشتبوو سەحابەکان قسەی خۆشیان دەکرد وتی پێغەمبەری ئازیز فەرمی یعجیبونی بەڕاستی سەرسامم بە قسەکانتان دڵم شاد بوو ڕووم خۆش بوو سەحابەکان وتیان ئەی پێغەمبەری خوا ئەخەذنا فەئلەکە من فیک لە زاری تۆوە ئێمە فێری گەشبینی بووین مەگەر پێغەمبەری ئازیزمان نەیفەرمووە الکلمە الطیبە صدقە وشەی باش صدقەیە مەگەر پێغەمبەری ئازیزمان نەیفەرمووە تەبەسموکە فی وەجهی ئەخیکە صدقە تجارەت و بازرگانی لەگەڵ خوای پەروەردگار هەر پارە بەخشین نییە ڕووی خۆشە قسەی خۆشە مژدە بەخشینە ئەی پێغەمبەرمان نەیفەرمووە المومن یەئلەف و یؤلەف ولا خیر فی من لا یەئلەف ولا یؤلەف و خیر الناس انفعهم للناس باشترین مرۆڤی مسلمان ئەو مسلمانەیە کە گونجاوە کە مژدەبەخشە کە ئاسانکارە خۆی گونجاوە لەگەڵ خەڵکیدا گونجاوە خەڵکی ڕێک دەخات چونکە خیر لە مسلمانێکدا نییە نەخۆی گونجاو بێ نەخەم لە خۆی بخوات نەخەم لە خەڵکی بخوات و خۆیان بە دەستی خۆیان پاشەکەوتی دەکەن بۆ ڕۆژی پێویستی و بۆ ڕۆژی فەقیریان ئیمامی ئەبوو بەکر ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ خەلیفەی یەکەمی پێغەمبەری ئازیزمان دەفەرموێت إني لأبغض أهل البيت الذين ينفقون رزق أيام في يوم واحد چه پروژەیەکی جوانە چه یاسایەکی جوانە ئومەتی پێغەمبەری ئیسلام بەداخەوە ئێمە ئامانەمان بەڕاستی لێ شاراوەتەوە ئێمە لەم حکم و لەم دەسەڵاتە غائیبە لێمان دەفەرمێ من خەڵکێکم خۆش ناوێ لای من بغزێنراوە هاوڵاتیەک خێزان و خانەوادەیەک ڕسقی لە ڕۆژێکدا ڕسقی چەندین ڕۆژ مەسرف بکات لە ڕۆژێکدا بایی چەندین ڕۆژ خەرج بکات ئا ئەمەیە پەیام، ئا ئەمەیە سەرکردە کە دەبێ ئوممەت ئاراستە بکات، بەداخەوە ئوممەتێک ئەمڕۆ موسریف بوو، بەڵام لە ژێر دەسەڵاتی دەسەڵاتێکدا کە موبەذیر بوو، کە شەیتانی لە خۆی ڕازی کرد، بۆیە ئوممەتیش ئاوا ئیسرافی کرد، پاشەکەوتی نەکرد. خۆشەویستانم! حەسەنی بەسری دەفەرموێ گەشبین بن الناس مستورون ما داموا في عافیە لە ڕۆژی ناڕەحەتی و نەهامەتیدا دەردەکەوێ چونکە خەڵکەکان شاراون لە کاتی بەڵا و مسیبەتا دەردەکەوێ کێ گەشبینە و کێ ڕەشبینە خۆشەویستانم وتاری هەینی بۆ ئەوە نییە تەنها دوور کات نوێش بکەین ئەگەر بۆ ئەوە بوایە نوێژی جمعەمان دەکرد وتاری هەینی بۆ ئەوەیە مسلمانان چوار رکاتەکەی نیوەڕۆ دەکەن بە دوان بەڵام لە بری دوانەکەی دیکە خوتبەیەک دەبیستن کە تیایدا گەشبین بن بەرچاوڕوون بن حاڵی بن لە دین و لە دنیایان لە ڕۆژ و ڕۆژگاری ئەو زەمەنە ئاشنا بن بەرچاوڕوون بن کەواتە ئێمە نەهاتوین بۆ مزگەوت تەنها دوور کات نوێش بکەین و قسەیە بکەین بەڵکو هاتوین نەخشە ڕێگای ژیانمان بدۆزینەوە هاتوین گرفت و قەیرانەکانمان چارەسەر بکەین هاتوین بەڕاستی لە نێو ئەو هەموو نەهامەتیەدا دڵی خۆمان خۆش بکەین خۆشەویستانم هاتوین بەڕاستی بە ئێمە و بە هەموو لایەکمانەوە بە یەکدی دەڵێین دڵنیابن ئەمەش تێدەپەڕێ بینوسنەوە ئەم قەیرانەش تێدەپەڕێ دڵنیابن مسلمانانی ئازیز گەشبین بن خۆتان لە جوانیەکانی نیعمەتی خوای پەروەردگار لە وەرزی بەهاردا خۆتان بێبەش مەکەن چونکە دڵنیابن ئەم قەیرانەش کۆتایی پێدێ چونکە دڵنیابن بە پشتیوانی خوای پەروەردگار هەموو ئەم گرفتانە تێدەپەڕێ چونکە ڕۆژگارێک هەیە کە ئێمە زۆر لە مەناڕەحەترمان دیوە و تێمان پەڕاندووە دوای زستان بەهار دێ دڵنیا بن ئەم حاڵە بەردەوام نابێ دڵنیا بن کە ئەم گۆڕانکاری بەسەر ژیانمانا دێ کەواتە ئێمە دەوڵەمەندین بە نیعمەتی خوای پەروەردگار دەبا لەگەڵ نیعمەتەکانی خوای پەروەردگارا لەگەڵ ئەو بەهارە جوانەی وا سەرەتاکەی هاتووە با گەشبین بین گوڵەکان پێمان دەڵێن با ڕووتان وەک ئێمە گەش بێ وەکو نێرگس بۆنتان خۆش بێ مەل و باڵندەکان پێمان دەڵێن بەستە و وتەتان با پڕ لە جۆش و خرۆش بێ نەغمەتان با شیرین بێ هەنگەکان پێمان دەڵێن شانەی هەنگوین ڕەنجی دەوێ گوڵاو گوڵی دەوێ بەدوای شتی پاکا گەڕانی دەوێ سەوزە گیاکان پێمان دەڵێن بۆ ئەوەی بوونتان دیار بێ ڕیز ببەستن ئەگەر گیاکان لە پاڵ یەکدیدا نەوەستن نابن بە دەشتێک لە گیا ئێوەش برای یەک بن تەبابن پشتی یەکدی بگرن ڕسول الله دەفەرمێ المؤمن للمؤمن کەلبنیان تاوکاری یەک بن خەم لە یەکدی بخۆن بنار شاخەکان پێمان دەڵێ بارانی خێر لە خۆ بگرن ڕەحمەتی خوای پەروەردگار خەزن بکەن پاشەکەوتان هەبێ چیاکان پێمان دەڵێ وەکو ئێمە دامەزراو بن خۆڕاگر بن دارستانەکانیش پێمان دەڕێن پێمان دەڵێن چڕ و پڕ بن خاک داپۆشن خاک و نیشتیمانی خۆتان خۆش بوێ ئەمەیە بەڕاستی پەیامی گەشبینی ئێمە لە میحرابی رسول الله و صلی الله تعالی علیه و سلم عزیزانم دڵنیا بن ئەم قۆناغەی کە ئێمە تێیدا دەژین دەزانن بۆ وامان لێ هاتووە پرسیارە کراوە لە ئیمامی عەلی سبحان الله علی ئا ئێستا ئیمامی عەلی قسە دەکا بۆ ئەهلی عێراق بۆ هەرێمی کوردستان وتیان ئەی ئیمامی عەلی بێ زەحمەت چ شتێک کاروباری گەل و ئومەت و میللەتێک گەندەڵ دەکات ئیمامی عەلی فەرمووی یەکەمین سێ شت هەیە سێ شتی کەر بە دوایدا هەر کاتێک کەسە بچووکەکان لە شوێنی گەورەکان بوون کەسە داناکان لە بری ئەوان شوێنی خەڵکی نەزان دانرابوو یعنی خەڵکی دانا خەڵکی زانا دانەدەنرا و خەڵکی نەزان دادەنرا و هەروەها خەڵکی شوێنکەوتە لە شوێنی خەڵکی سەرکردە دادەنرا حاڵی ئەو ئومەتە باش نابێ لە کاتێکدا سامانەکەیان لە دەستی خەڵکی پیسکەدا بێ چەکەکانیان بە دەستی خەڵکی ترسنۆکەوە بێ پیاویلکەش کار بەدەست بێ سبحان الله ئیمامی عەلی ئەڵێی ئێستا لە دوو هەزار و شانزە دایە و حاڵی ئەم ئوممەتە دەبینێ و ئاوا قسە دەکات بۆیە عەزیزانم لەم ساتە وەختەدا کە گەشبینی لەسەر دڵەکان لە ماڵەکان ئاوارە بووە و کۆچی کردووە دڵنیابن کە ئێمە دەبێ بە دەم و دەستی خۆمان لە ناخی خۆمانەوە لە ماڵی خۆمانەوە لە وڵاتی خۆمانەوە دەست پێ بکەین چونکە بە دەست پێکردن شۆڕش لە ناخی خۆمانەوە دەست پێ نەکەین دڵنیابین سەرکەوتوو نابین کەواتە با هەموو لایەکمان خەندە و پێکەنین و ڕووخۆشی بەشێکە لە ژیانمان پێخەمبەرەکەمان لە کاتی گرفت و قەیرانەکاندا ڕووی خۆش بووە مژدەی بەخشیوە ڕۆژێک لە مزگەوتا وتاری دەدا ئەعرابیەک کەسێک هاتە ژوورەوە و هاواری کرد ئەی پێغەمبەری خوا بە هیلاکە چوین ماڵمان کاول بوو مردین لە برسانە دەشت و دەرنەما حیوانەکانمان تیاچوو پێغەمبەری ئازیز لەسەر خۆ بە لەسەر خۆ بە باران نابارێ والله یا فەرمێ بە ڕووی خۆشەوە بە پێکەنینەوە ئەو خۆشەویست و نازدارە دەستی بەرز کردەوە و پەروەردگارە یا الله بارانمان بۆ دابارێنە هێندە دوعای کرد واللهی دەفەرمون مسلمانان کە گەڕانەوە خوای پەروەردگار هەر لە ڕێگا بوون هەوری نارد و بارانی بۆ داباراندن هەفتەی ئایندە هەر ئەم سەحابە هەم مسلمانە خۆی کردەوە بە ژوورا و ئەی پێغەمبەری خوا بە هیلاکە چوین خان و ڕووخا ئاژەڵ ئاو بردی ئەم پێغەمبەرە ئازیزە هەر ڕووی خۆش بوو هەر زمانی شیرین بوو پەروەردگارە لەسەر شار و ئاوەدانیەکان بارانەکەمان بۆ بگوێزەوە بۆ سەر شاخ و کەژ و کێ و دۆڵ و نشیوەکان پێغەمبەری ئێمە عەلەیهی سەلات و وەسەلام لە کاتی گرفت و قەیرانەکاندا مژدەی بەخشیوە بۆیە زۆر ڕقی لەو کەسانە بوو کە کەسێک هات پێغەمبەری خوا دەفەرموێ هەر کەسێ بڵێ إذا سمعت الرجل يقول هلك الناس فهو أهلكهم هەر ئیعلامیە هەر حیزبێ هەر دەسەڵاتدارێ بڵێ خەڵکی بە هیلاک هاچوو ئیتر تەواو کەس نەما قیامەتە هەموو دەمرین لە برسانە پێغەمبەری خوا دەفەرمێ خۆی بە هیلاک هاچووە نا فهو أهلكهم ئەو کەسە ئێمە تەسەوری بێ ئەو کەسە ئەمە سیاسەت و بانگەشە و ئیعلامی بێ فهو اهلکهم بەڕاستی ئەو حیزبە ئەو ئیعلامە ئەو دەسەڵاتە ئوممەت بە هیلاکا دەبات کەواتە خۆشەویستانم ئێمە چۆن دڵمان خۆش نەبێ لە کاتێکدا پەروەردگارمان دەفەرموێ نەبئ عیبادی ئەنی ئەنە الغەفور الرحیم مژدەمان پێدەدا کەواتە مسلمانانی ئازیز پەیامێک دەدەم بەو کەسانەی کە قەرزارن عەبدوڵای کوڕ زبیر دەفەرمێ باوکی بەڕێزم زبیر لە سەرەمەرگدا بووتی ئەی عەبدوڵای کوڕم زۆر قەرزارم تۆ خوایە لە دوای مردنم خەم بخۆ لە قەرزەکەم بەس ئەم دوعایە زۆر بکە هەمیشە بڵێ یا مەولە زوبەیر اقضی دینە زوبەیر عەبدوڵا دەفەرمێ هەمیشە دەموت پەروەردگارە ئەی مەولا و گەورە و ئەی خاوەنەکەم یا ئەڵڵاه قەرزەکەی زبیر بدەرەوە دەڵێ واللهی لە کەمترین ماوەدا قەرزەکەم داوە کەواتە قەرزاران گەشبین بن بڵێن هەر کەسێ بڵێ ئەی مەولاکەی من یا ئەڵڵا قەرزەکەی من بدەرەوە کەواتە مسلمانانی ئازیز دەبێ گەشبین بین گوناهباران و تاوانباران خوای پەروەردگار دەفەرمێ انا الغفور الرحیم خوای پەروەردگار لە حەدیثی قودسیدا دەفەرمێ غەفەرت لەک ولا ئوبالی مەپرسە گوناهت چەندە بەڵکو چەندێ گوناهت هەیە بگەڕێرەوە بۆ لای خوای پەروەردگار ئەو ئەڵڵایەی کە خوای پەروەردگار ئەو زاتەیە کە والذی خەلەقەنی فهو یهدین خۆی دروستی کردوین هیدایەتیشمان لای ئەوە والذی یطعمنی و یسقین ئاو و خواردنمان لای ئەوە و اذا مریضت کاتێ خۆمان نەخۆش دەخەین کاتێک نەخۆشیش دەکەوین فهو یشفین ئەڵڵایە کە ئەمە خاوەنی ئێمە بێ چۆن دەبێ من و تۆی مسلمان ڕەشبین بین کەواتە خوشک و برای مسلمانم البلاء موکل بالمنطق بەڵاو مصیبەت وابەستەیە بە زمانتەوە دەبزانە زمان و چۆن بەکاردێنی داوای گەشبینی بکە داوای ڕەحمەت بکە ئومێدی خێرت هەبێ بە اللە دڵنیابە خێر دێتە ڕێگات بەڵام ئەگەر ڕەشبین بی ئەوا دڵنیابە ڕەشبینی یەخەت دەگرێ لەم وەرزی بەهارەدا کۆتا پەیامم ئەوەیە باوکێک بە منداڵەکەی دەڵێت من منداڵی شیرینم کوڕ و کچی ئازیزم زەحمەت نەبێ تۆ کەی دڵت خۆشە؟ وتی، بابە گیان ئەو ساتەی تۆ ڕووت خۆش بێ. منداڵەکەش وتی، ئەی بابە گیان تۆ کەی دڵت خۆش دەبێ؟ ئەویش وتی، ئەو کاتەی ئێوە ئاسوودە بن. وتی، بابە گیان ئەی تۆ کەی خەمباری؟ وتی، ڕۆڵەی شیرینم ئەو ساتەی بێمەوە بۆ ماڵەوە و دەستم خاڵی بێ و هیچم پێ نەبێ و داخوازی و داواکارییەکانی ئێوەم جێبەجێ نەکردبێ. منداڵەکە وتی ئەی بابە گیان دڵنیابە لەوەی کە هەرکاتێ هاتیتەوە بۆ ماڵەوە دەستت خاڵی بوو گیرفانت خاڵی بوو داخوازیەکانی ئێمە جێبەجێ نەکرد بوو بەڵێن بێ بە زەردەخەنە و بە پێکەنینەوە بە ڕووی خۆشەوە پێشوازیت لێ بکەم کەواتە منداڵان بەشدار بن لە گەشبینی لەگەڵ دایک و باوکتانە دایکان و باوکان بەشدار بن ئەم دڵەی ئێمە گۆشت و چەوری ناوێ ئەم دڵەی ئێمە قسەی خۆشی دەوێ ڕووی خۆشی دەوێ ئەم وڵاتەی ئێمە قەیرانەکانمان بە ڕووی خۆش و بە قسەی خۆش دەتوانین بەشێکی چارەسەر بکەین لەبەر ئەوە با گرفتی ئەم بەهارە جارێکی دیکە دەڵێم بە تاعەت و بە عیبادەتەوە بەسەر بەرین تا خوای پەروەردگار دەرگای خێر و ڕەحمەت و خۆشیمان لێ بکاتەوە یا ئەڵڵاه یا حەی و یا قەیوم یا مەنان یا ڕەحمان و یا ڕەحیم خوای پەروەردگار بە ئومێدی ڕەحمەتی تۆی نیا ئەڵڵا ڕەحمەتی خۆتمان بۆ بنێرە خوایە ڕەحمەتی خۆتمان بۆ بنێرە خوایە ڕزق و ڕۆزی و ئەمن و ئاسایشمان بۆ بنێرە خوایە هیدایەتی خۆتمان بۆ بنێرە یا ئەڵڵا خوای پەروەردگار ئومێدمان هەیە بە عەفوی تۆ خوایە لێمان خۆش بە خوایە پەروەردگار ئومێدمان هەیە بەوەی کە تۆ ڕەزاقی یا ئەڵڵا ڕزقی ئەم میللەتە بە یا اللە شیفا لای تۆیە خوایە شیفای نەخۆشەکانی ئەم ئومەتە بە خوای پەروەردگار درگای خێر لە گەنجانمان بکەرەوە خوای پەروەردگار درگای خێر لە هاوسەرانمان بکەرەوە خوایە گیراوی ئەم ئومەتە ڕزگار بکە و بەریان بە یا رب العالمین گرفتی ئەم ئومەتە چارەسەر بکە یا اللە خوایە ئەم ئومەتە قەرزارە قەرزی ئەم ئومەتە بەرەوە یا اللە خوایە تۆ مەولامانی یای خوای پەروەردگار لێ داواکاری ئەم کەشتێمان بپارێزە خوایە چاوی ناحەزانمان کوێرکە شاردووەتەوە و دەشارنەوە یا اللە ڕسوایان کە خوایە بە دەردی بە دەردێکی برسێتی و نەهامەتی بیان کوژە بیان کە بە عیبرەت یا رب العالمین خوایە بۆ خاتری گەورەی خۆت و ناوە پیرۆزەکانت دەرگا و قوتابخانەکانمان کرێتەوە بە عەدل و عەدالەتەوە یا رب العالمین خوایە زانکۆکانمان یا ئەرحەم الراحمین خوایە خێر و خۆشی خۆتمان بۆ بنێرە یا رب العالمین ئاشتی بەسەر ئومەتەدا ببارێنە اللهم آمین ادعوا الله وأنتم موقنون بالإجابة